چیرۆکی هندی کچی نعمان و عودەی کوڕی زەیت شەهرەزاد و تێجێڕنەوە نعمانی کوڕی منزیر پاشای عەربان کیژێکیە بوو ئەو کات تەمەنی هەند یانزە ساڵانە بێ هەر لەو ڕۆژەدا عودەی کوڕی زەید لەلای کیسراوە بە کۆمەڵێک دیارییەوە ئەگاتەوە شاری حیرا بۆ ئەوەی بە شا نوعمان بگەێنێ، ئەویش ئەچێ بۆ ئاهەنگی متمانەدانی سپی. کوڕێکی کەڵەگەتی چوار شانەی چاو جوان ئەبینێ کە چەند کەسێکیشی لەگەڵ بوو. هەندی کچی نوعمانیش کەنیزەکێکی لەگەڵ بوو ناوی ماریە بوو. ماریا حەزی لە عودەی کردبوو، کە لە ئاهەنگی متمانەداندا عودەی بینی، بە هندی وت، سەیری ئەو لاوە بکە، بەو خوایە لە هەموو لاوانی ئەم ئاهەنگە قۆزترە. هند پرسی ناوی چییە؟ ماریا وتی عودەی کوڕی زەید. هند وتی ئەترسم لابکەمەوە بەلایدا بمناسێتەوە. ماریا وتی خۆ تۆی هەرگیز نەدیوە تاکو بدناسێتەوە ئەمجا کەمێ سعبەتی لەگەڵ لاوان کرد عودەی قۆزی و شۆخی و زمان شیرینیەکەی هەندی لە هەمویان پێ زیاتر بوو بۆیە لە دڵی خۆی دابڕیاریدا کە داوای بکە کەماریەش هەستی کرد هین هەواداری عودەیە پێیوت قسەی لەگەڵ بکە هندیش بە قسەی کرد دواتر لێدا و ڕۆیشت ئەم جاعودەی یەخەی ماریەی گرتووتی گەر داوای ئەو کیژەم بۆ نەکەی تیا ئەچم. ماریە کامەی بیست بورایەوە. کەنیزەکەکانی دەربار بە چوار دەست هەڵیان گرت و بۆ کۆشکی شانعمانیان برد کە بە ئاگا هاتەوە بە شانعمانی وت هندی کچت حەزی لە عودەی کردووە و زوو لە عودەی مارە ببڕە نعمانشا سەری داخست و کەوتە بیرکردنەوە ئەم جار لە ماریەی پرسی باشە قڕم ساخ بە چ فڕوفێڵێک عودەی تێبگەێنین داوای کیژەکەم کا خۆ نابێ خۆم بنێرم بە شوێنیدا ماریە وتی پاشام تۆ خۆت تێکمەدە عودەی ئاواتەخوازە هند شووی پێ بکە خۆم پیلانێک بۆ ئەم کارە ڕێگەخەم شەهرەزاد هەستی کرد شەو درەنگ بوو بێدەنگ بوو. شەهرەزاد وتی ماریە خۆی گەیاندە عودەی و وتوێژی نێوان خۆی و شانعمانی بۆ جێڕایە و بەم شێوەی پیلانی بۆ دانا شانعمان بانگهێش بکە لە کاتێکدا کە خواردنەوەی پێدەیت داوای هەندی کچی لێ بکە بێخەم بە دەم و دەست داواکەت پەسەند دەکا عودەی وتیە ترسم داواکەم پەسەند نەکات و ساردی بکەوێتە نێوانمانەوە مارێژوتی کاکە تا هەموو شتێکم نەبڕاندەوە نەهاتوم بۆلات ئەم جاگەڕای و کۆشکی نوعمان شاو بە ئەویشی وت پاشام بنێرە بۆ لای و داوای لێ بکە با داوەتت بکە پاشاش وتی ڕازیم و داوای لەکەم ئیدی دوای سێ ڕۆژ نردی لای عودەی و داواکاریەکەی کرد ئەویش پەسەندی بوو ئەم جاشان عمان و یاوەرانی لە ڕۆژی دیاریکراودا بەرەو ماڵی زەیدی باوکی عودەی بوونەوە دوای نان خواردن میوەدانرا ئەمجا خواردنەوە ئامادەکرا لە کاتی خواردنەوەی شا نوعماندا عودەی بە شەرمەوە داوای هندی کچی لە کرد شا نوعمانیش هەر لەوێدا داواکاریەکەی عودەی پەسەند کرد دوای ئەو ڕۆژەش بە سەیدی هندیان گواستەوە ئیدی بۆ ماوەی سێ ساڵ ژیانێکی پڕ لە خۆشی و بەختیارانیان بردەسەر شانعمان ڕقی لە عودەی هەستا و فەرمانی دا کوشتیان هندی ژنی هێندە بە خەم بوو بۆی وازی لە دنیا هێنا و کڵێسەیەکی بەسەر گۆڕەکێ و دروست کرد و خۆیشی دەستی لە دنیا بەردا و لەو کڵێسێدا بووە قەشە ڕۆژانە بەسەر گۆڕەکەی داگریا ئێستاش ئەو کڵێسەیە لە سنووری شاری حیرەدایە و ماوەتەوە شەهرەزاد و تیسحاق کوڕی برایمی مووسڵی جێڕاویەتەوە جارێکیان زۆر بێزار بووم لە ژیانی نێو کۆشکی خەلیفە و بڕیارمدا بچمە دەرەوە بۆ سبەینێ بەیانی خزمەتکارانی خۆمم ئامۆژگاری کرد کە پیاوانی خەلیفە هاتن بە شوێنمدا بڵێن بەیانی زوو لە کۆشک دەرچووە و نەیوتووە بۆ کوێ چێت کە چوومە دەرەوە بڕیارمدا کەمێ بە نێو شاردا بگەڕێم کەوتمە گەڕان بە نێو کۆڵان و گەڕەکەکاندا دەمەوچرتەنگا و گەرما بڕستی لێ بڕیم کۆشکێکی خۆش و بڵندم بینی سێبەرەکەی زۆر بوو لامدا تاکو بحەوێمەوە دوای کەمێک کۆیلەیەکم بینی ڕەشمەی کەرێکی بە دوای خۆیدا ڕائەکێشا کەنیزەکێک بە سواری کەرەکەوە بوو زۆر جوان و خانومان بوو بەرگێکی نایەبی پۆشی بوو هەندێ زێڕیشی لە خۆدا بوو سەیرم کرد لەو لامەوە لە دەرگایاندا کەنی زەکەکە دابەزی و خۆیان کرد بەو ماڵەدا کە من لە سێبەرەکەی دابووم ئیدی کەوتمە پرسیارکردن پیانوتەمە و کەنیزەکە گۆرانی بێژە منیش هێندەی دی تامەزرۆی چوونە ژوورەوە بووم لەبیری چۆنێتی چوونە ژوورەوەدا بووم کە دوو کە ساتن و لە دەرگیاندا منیش بە پەلە خۆم تێکەڵ کێشان کرد و لەگەڵیان چوومە ژوورەوە ڕوانیم چەند کەسێک دانیشتون چاوەڕێی نان خواردنن منیش خۆم تێرکرد ئەم جا کورسیەکیان بۆ کەنیزەکەکە دانە و عودێکیان بۆ هێنا و دایەنە دەستی ئەویش کەوتە ژەندن و گۆرانیوتن دوای کەمێک چوومە دەرەوە بۆ سەر ئاوکردن خانەخوێ لە دوو کەسەکەی پرسی بوو لەبارەی منەوە پێیان وتبوو کە نامناسن ئیتر ئەویش منی بە شەرخۆر و چڵێس لە قەڵەمدا بوو کە هاتمەوە زۆری ڕێز لێگرتم شەهرەزاد هەستی کرد شەودرەنگ بوو بێدەنگ بوو. شەهرەزاد جێڕایە و ئیسحاق وتی گەڕامەوە و لە جێی خۆم دانیشتمەوە کیژە کەوتە گۆرانی وتن دانیشتوانیش زۆر خۆشیان پێهات ئەویش بە چەندین شێوەی ئاواز گۆرانی چڕی میوانەکان مەز ببوون کیژە ئەم گۆرانیی بەسەر مندا هەڵدا هەوار بەبێ تۆ بۆشە ژیان بە تۆ خۆشە تاسەی تۆمە هەمیشە بێ تۆ خەمم لە کۆشە ئاوازەکان هێندێکیان کۆن و هەندێکیان نوێ بوون ئەمجا ئەم گۆرانیەی وت کاتێ گوێ لێ نەگرتم بە دووریش خۆی لێگرتم باواتی خۆی گەشت و دواتر پشتی تێکردم. منیش ویستم ئاوازەکەی بۆ ڕاست کەمەوە کەچی یەکێک لەو دوانە لەگەڵیان هاتمە ژوورەوە بۆم هەستا وتی چڵێسی وەک تۆ بێ چاو ڕووم نەدیوە تۆ بەوەی شەوە نەوەستایی کە بەبێ پرس خۆت کردووە بە ماڵدا ئاوازی گۆرانی بێژەکەش ڕازەکەیتەوە زۆر تەریق بوومەوە هاوڕێکەی زۆری تەقەلادا کە بێدەنگی بکە بێسوود بوو کوڕەکان هەستان بۆ نوێژکردن ژوورەکە چۆڵ بوو منیش پەلاماری ئەو دەکەمدا ژەیەکانم سازدایەوە و لە جێی خۆی دام نایەوە ئەم جاچوم بە پەلە نوێژم دابەست کە گەڕینەوە شوێنی خۆمان و دانیشتینەوە کابرا دەستی کردەوە بە سەرزەنشکردن و قسە پێوتنم منیش دیسان بێدەنگیم لێکرد کەنی زەکەکە و دەکەی بەدەستەوە گرتەوە و ویستی ئاواز بژەنێ بەڵام دەستی کردە بۆڵەبۆڵ و پرسی، کێ دەستکاری ئوو دەکەی کردووم؟ هەموو وتیان ئێمە ئاگامان لێ نییە. کەنیزەکەکەش وتی بەرێ بەخوا کەسێک ژێیەکانی ساز داوەتەوە کە بەڕاستی زانایە بۆ مۆسیقا و لێزانە. ئەمجا هەستام وتم من دەستکاریم کردووە. ئەمجا بە بزەیەکە وتی خۆزگە هاتی و ئاوازێکت پێ ئەژەنی منیش چووم و ئاوازێکی زۆر گرانم ژەنی کە هێندەی نەمابوو مردوو زیندوو بکاتەوە دڵێکم هەبوو ناسک و پارە و کردیانە گۆشتی سەرگڕی سووتاو هەر لەم گۆرانێ بوومەوە هەمویان هەستان و هاتنە بەردەم و لێم پاڕانەوە کە گۆرانێکی تریان بۆ بڵێم منیش نەمتوانی دڵیان بشکێنم ئەمەم بۆ وتن ئای لە دڵەکەم وات وایەوە بەخەم و خەفەت یەخدرایەوە تیر ئەندازەکەی دڵەی پێکراوم بە لێدانی دڵ ڕێ نەدایەوە نیشانەکانی ئاخر زەمانە گومان بە درۆ واشکایەوە. شەهرەزاد هەستی کرد شەودرەنگ بوو بێدەنگ بوو. شەوی 450. میوانەکان بەرەو ڕووم هاتن و دەستیان کردە ملم سەرنجم دا هاوڕێی کابرای کە لەگەڵیان هاتمە ژوورەوە و ئەو هەموو سوکایەتی پێکردم هەر لێرەیە بۆیە منیش سوێندم خوارد کە هەتا و کابرا دەم پیسە جنێ و فرۆشە لەم ژوورەدا بێ گۆرانیان بۆ ناڵێم ئەوانیش پیاوانە قۆڵیان گرت و کردیانە دەرەوە ئەمجا هەمویان دانیشتنەوە منیش پێش ئەوەی دەست بکەم بە گۆرانی خۆم پێناساندن و وتم من ئیسحاقی مووسلیم چەپڵێکی زۆریان بۆ لێدام ئەو شەوە لەو ماڵە مامەوە بۆ بەیانی خانە خوێپرسی چیت ئەوێ بۆ جێبەجێ بکەم منی ژوتم حەزم لە کەنیزەکەکەت کردووە ئەوی ژووتی بە چاوان هەر تۆ ئەو کەنیزەکە بەڵام مەرجێکم هەیە. وتم، چییە؟ وتی، ئەبێت یەک مانگ لای من بمێنیتەوە، ئەمجا کەنیزەکەکەت بە بەرگ و زێڕەکانییەوە پێشکەشت بێت. منیش بۆ یەک مانگ لەو ماڵە مامەوە. لەو لایشەوە خەلیفە خەڵکی ناردبوو تاکو من بدۆزنەوە. دواتر کەنیزەکەکە و کۆیلەکەشی پێ بەخشیم. دوای ئەم بەسەرهاتە بەرەو ماڵی خۆمان بوومەوە وامەزانی ئەم دنیاە هی خۆمە هێندەم دڵ بە و کەنیزەکە خۆش بوو ڕۆژی دواتر بە سواری چوومەوە کۆشکی خەلیفە و خۆم پیشاندایەوە کە منی بینیوتی ئەرێ ئەوە لە کوێ بوویت کە بە سەرهاتەکەم بۆ جێڕایوتی هەر ئێستا بچن ئەو پیاوەم بۆ بێنن لەگەڵ پاسەوانان چووم و ماڵەکەم پیشاندان کە هێنایانە لای خەلیفە بەسەرهاتەکەی منی پێ گێڕایەوە، ئەمجا خەلیفە پێی وت، تۆ پیاوێکی بەخشندە و پیاوانەیت، خەڵاتی کرد و سەد هەزار دیناری پێ بەخشی، فەرمانیشی دا کەنیزەکەکە بێنن بۆ ئێرە، کە هێنایان بەویشی وت، کە گۆرانیان بۆ بڵێ. کەنیزەکەش دەستی پێ کرد. ئەمجا بە کەنیزەکەکەیشی وت، تۆیش هەموو پێنجشەممانێک دێیتە ئێرە پەردەت بۆ ئەجهڕم، تۆیش لەو دیو پەردەوە گۆرانیمان بۆ بڵێ. ئەمیشی بە پەنجا هەزار درهەم خەڵات کرد. منیش بەڕاستی ئەو سوودە زۆرانەم لە سەفەرەکەم بینی. شەهرەزاد و تێجێڕنەوە ئەی پاشای بەختیار خاوەنی بڕیار ئەمری کوڕی معیدا جێڕاوێتەوە کە ئەبوو عیسای کوڕی ڕەشیدی برای خەلیفە مەمون زۆری حەز لە کەنیزەکە قڕەتول عین بوو کە کەنیزەکی عەلی کوڕی هیشام بوو، ئەیویست لە ژێردەستی دەری بێنێت و مارەی بکات، بەڵام هێندە پیاوێکی پیاوانە بوو نەیەهێشت کەس بە دڵی بزانێت. فڕوفێڵێکی فرەی بەکارهێنا تاکو لێی بکرێتەوە، بێسوود بوو. ئیدی سەبری لەبەر هەڵگیرا. ڕۆژێکیان چاوەڕێی کرد تا دەوروبەری خەلیفە مەئموونی برای چۆڵ بوو، ئەمجا خۆی کرد بە دیوەخاندا و پێی وت، ئەی میری موسڵمانان، وەرە پێکەوە بە گەوادەکانت بەسەر بکەینەوە خەلیفە سەرێکی باداوتی فەرموو با بڕۆین هەستان و چوونە دەرەوە مەبەستی ئەبوو موسا ئەوە بوو بیباتە ماڵی خاوەن قرەت العین بەڵکو ببینێ ئەم جا خەلیفە فەرمانیدا بەلەمە تایبەتیەکان بۆ ئامادە کرد و سوار بوون یەکەم کۆشی کە خۆیان لە ناکاو پێدا کرد ماڵی حەمید تەویل تووسی بوو سەیریان کرد لەسەر حەسیرێک لی دانیشتووە و چەند کەنیزەکێکی گۆرانیبێژی لایە و عود و نەییان بە دەستەوەیە. خەلیفە مەئموون سەعاتێک لەوێ دانیشت، ئەمجا سفرە ڕاخرا، خواردن دانرا. خەلیفە سەیری خواردنەکەی کرد، بەدڵی نەبوو، چونکە گۆشتی باڵندەی تیا نەبوو. ئەبوو عیسا وتی، قوربان! لەناکاو هاتینە ئێرە، خانەخوێ نەیزانیبوو، ئەبیتە میوانی وەرە بچینە ماڵێکی دی خانەخوێکەی ئەزانێ ئەچیتە سەردانی ئەمجا خەلیفەی برد بۆ کۆشکی عەلی کوڕی هیشام کە خانەخوێ پێیزانین پێشوازێکی جوانی لێکردن کڕنۆشی بۆ خەلیفە برد ئەمجا بردنیە ناو کۆشکەوە لە هۆڵێکدا داینان کە هێشتا شوێنی ئاوا ڕازاوە نەبیدرا بوو دیوارەکانی بەردی مەڕمەڕ بوو کە بە نەخش و نیگاری ڕۆمیان جوان کرابوو حەسیری شەوی چوار سەد و حەڤدە. شەهرەزاد وتی خەلیفە بۆ ماوەی سعاتێک دانیشت کە هەر خەریکی سیرکردنی بنمیچ و دیوارەکانی ئەو دیوەخانە بوو ئەمجا بە خانەخوێی وت برسیمانە ئەویش هەستا و فەرمانی دا سفرە ڕاخرا خواردن دانرا تەنیا لە گۆشتی مریشک سەد جۆر دانرا بوو بێ لە گۆشتی ئاژەڵ و گۆشتی برژاو کەنان خورا سفرە هەڵگیرا خەلیفەوتی ئیتر نۆرەی خواردنەوەیە خانەخوێ چوو ئەودی و نایابترین جۆری مەی بۆ ناردن پیاڵەی مەی هەموویان لە زێڕ دروست کرابوون، چەند خزمەتکارێک هێنایان کە بەرگی ئەسکەندەریانەیان پۆشی بوو، لە مانگی چواردە ئەچوون، بۆنی مسکیان لە خۆ دابوو، خەلیفە سەری سوڕمابوو. عەلی هیشامی بانگ کرد، ئەویش هاتە سەر چۆک لە بەردەمیدا دەستی ماچ کرد وتی، لە پەزێراییتدام. خەلیفە وتی، با کەنیزەکە گۆرانیبێژەکانت ئامادە بن. ئەویژوتی هەر ئێستا دواتر دە هەرزەکار بە دە کورسی زێڕینەوە هاتن دوای ئەوان دەکەنی زەکاتن جوان و ناسک لەسەر کورسەکان دانیشتن کە تاجە زێڕینان لەسەردا بوو دەستیان کردە ئاواز لێدان و گۆرانی چڕین دوای کەمێ خەلیفەیەکێکیانی بان کرد و لی پرسی ناوت چییە؟ ئەوژوتی سەجاح قوربان ئەمجا خەلیفەوتی گۆرانیەکم بۆ بڵێ ئەویش ئەو گۆرانیە چڕی کە بینیم دوو شێر هاتن بەرەو ڕووم لە ترسا لەسەر نوکی پێ ئەچووم سرم نەوی کرد دڵە لەرزەم بوو ئەموت کە تازە بە چاوە بووم خەلیفە مەمون وتی زۆر جوانت گۆرانی وت ئەمە شعرەکەی هیچەیە کەنیزەکە کەوتی شعری ئەمری کوڕی مەعدیە ئەمجا خەلیفە و ئەبو عیسا و عەلی کوڕی هیشام پێکەوە دەستیان کردە خواردنەوە. ئەو دە کەنیزەکە ڕۆشتن و دە کەنیزەکی تر هاتن و لەسەر کورسیەکان دانیشتن، چەند جۆر گۆرانیان چڕی. مەئمون کە سەیری کردن، کەنیزەکێکیان سەرنجی ڕاکێشا و بانگی کرد و لێی پرسی ناوت چیە؟ وتی ناوم ئازکەیە. بەویشی وت تۆیش گۆرانیەکم بۆ بڵێ. ئەویش وتی سپی ئاوریشمین بە شەرم و تامە. وەک ئاسکی مەکە ڕاوی حەرامە شەهرەزاد هەستی کرد شەودرەنگ بوو بێدەنگ بوو. شەوی چوار سەد و هەژدە. شەهرەزاد وتی ئەمجا خەلیفە پرسی ئەی ئەم شعرە هیچەیە ئەویش وتی شعری جەریرە ئاوازەکەشی تۆش گۆرانیەکمان بۆ بڵێ کەنیزەک سەری نەوی کرد و گەڕایەوە سەر کورسەکەی و دەستی پێکرد کە لێ بۆ خەلیفە پرسی ئەی ئەمە شعری کێە کەنیزە گوتی شعری عودەی کوڕی زەیدا ئاوازەکەشی فۆرکلۆرە ئەم جا خەلیفە و دانیشتوان پێکەکانیان هەڵدا ئەو دەیەش ڕۆشتن و دەکەنیزەکی دیهاتن کە جۆرە سەرپۆشێکیان بەسەردادا بوو نەخشی زێڕینی تیابوو، پشتێنی ئاوریشمیان لە کەمەر بەستبوو، لەسەر کورسیەکان دانیشتن و کەوتنە گۆرانی وتن، دیسان خەلیفە یەکێکیانی بانگ کرد و لێی پرسی ناوت چییە؟ ئەویش وتی ناوم ڕەشایە، میری موسڵمانان. ئەمجا فەرمانی پێدا گۆرانی بڵێ، ئەویش دەستی پێکرد، کە لێبۆوە، خەلیفە وتی، دەنگت نەڕزێ دەی گۆرانی ترمان بۆ بڵێ. دیسان تێهەڵچووەوە مەئموون زۆر بە زەوق و شەوق بوو کە کەنیزەکە تێگەشت خەلیفە لە زەوقدایە گۆرانیەکەی دووبارە کردەوە کە خەلیفە ویستی خوا حافیزی بکات و بڕواتەوە سواری کەشتیەکە ببێتەوە خانەخوێ پێی وت قوربان کەنیزەکێکم هەیە دە هەزار دینارم پێداوە زۆر ناسکە ئەمەوێ پێشکەشی تۆی بکەم خەلیفە وتی ئادەی بانگی بکە با سەیری کەم شەهرەزاد هەستی کرد شەو درەنگ بوو بێدەنگ بوو. شەهرەزاد وتی کەنیزەکێک لە پەر دەهاتە دەر، باڵای وەکوو سوورە چنار بوو، تاجێکی لە سەر نابوو زێڕین و گۆی یاقووتی تیا بوو، وەکوو ئاسک لەنجەی کرد و هات، لە سەر کورسییەک لێی دانیشت. کە خەلیفە مەئموون بینی زۆری پێ موعجیب بوو، ئەبوو عیساش ڕەنگی زەرد هەڵگەڕا، بۆیە خەلیفە لێی پرسی، ئەوە بۆچی ڕەنگت تێک چووە؟ ئەویش وەڵامی دایەوە هیچ نییە، ئەوە نەخۆشییەکم لەگەڵە، هی ئەو نەخۆشییەیە. ئەمجا خەلیفە پێی وت. ئەم کەنیزەکە ناسی ئەوێژوتی جا مانگ ئەشار درێتەوە ئەمجا کە خەلیفە پرسی ناوچیە کیژە ئەوژوتی قڕەت عین قوربان ئەمجا پێیوت ئێستا گۆرانیمان بۆ بڵێ لایاندا و ڕەشماڵ لێدرا بە شەو لەبەر دەنگە دەنگ چاو نەچووە خەو دەمی ڕەشماڵان کەوانەیی بوو ئەمیان ئەی خوارد و قسەی ئەکرد ئەو خەلیفە پرسی شعرەکەی هی چێە ئەیژوتی دەعبەل عزاعی ئاوازی زر زۆر سەغیر ئەبوو ئیسا سەیرێکی کەنیزەکەکەی کرد و هیچی نەوت بە شێوەیەک خەڵکەکە سەریان لێ سوڕما کەنیزەکەکە بە خەلیفەی وت، ڕێ مەدەیت بە دڵی خۆم گۆرانی بڵێم؟ کەڕەی دا وتی، گەر لە یەک ڕازین هاوڕێ، پاش ملەش هەر لێ گەڕێ. لە زەمکاران گوێ مەگرە، لە هاوڕێت دا ئەبڕێ. زۆر نزیک بوون باش نییە، دووریش مەیل ئەبڕێ. هەردووم تاقی کردەوە.